چل ڕێساکەی عیشق ڕێسای یەکەم ئەو شێوەیەی خودایی پێبینین ڕەنگدانەوەی هەمان ئەو شێوەیە خۆمانی پێبینین ئەگەر پێمان وابێ خودا لە ترس و سەرزەنشت بەو لاوە هیچی دیکەی بۆ ئێمە پێ نییە، ئەوە بەو مانایەیە دڵمان سەرچاوەی ترس و سەرزەنشتە. بەڵام ئەگەر خوامان وەک کانگای بەزەیی و خۆشەویستی بینی، ئەوە خۆشمان وەهاین. ڕێسای دووەم ڕێگەی بەرەو حەقیقەت لە دڵەوە دەست پێکا نەک لە عەقڵەوە بۆیە دڵت نەک ئاوەزت کە بەڕێ نیشاندەری سەرەکیت بە دڵە بەرەو ڕووی خودت ببەوە و بەسەریدا ساڵ بە ئەو خۆناسینە لەم گەردوونەدا کە لە هەر شتێک یان لە هەر کەسێک ڕائەمێنین وەک ئەو وایە لە خودا ورد ببینەوە ئاخر خۆ خودا تەنها هەر لە پەرستگەیە خۆی قەتیس نەکردووە بەڵام ئەگەر بمانەوێ بە دیاریکراوی بزانین عەرشی خودا لە کوێیە ئەوە ناچارین تاقە شوێنێکی بۆ بگەڕێین کە دڵی عاشقێکی ڕاستەقینەیە کەسێک نییە دوای دیتنی ژیابێ کەسێک نیە دوای دیتنی مردبێ ئەوی پەی بە شوێنەکەی ببا ئیدی هەتا ناکۆتا لەلایە بێ. ڕێسای چوارەم. فیکر و ئەوین لە شتی جیاواز پێک دێن فیکر گیرۆدەی چەندان گرێمانەکە بەڵام ئەوین هەموو گرێکانەکاتەوە فیکر هەمیشە لەوە وریامانەکاتەوە خۆمان لە مەستی بپارێزین بەڵام ئەوین بۆ سەرچڵی هانمانەیە فیکر بە ئاسانی لە کۆڵمان نابێتەوە بەڵام ڕەنگە تەلاری ئەوین لە خۆ هەرەس بهێنێ وەک چۆن لە ژێر دار و پەردوودا گەنجینە بزرەێ دڵی شکاویش لە ناو خۆیدا چەندان گەنجینەی حەشار داوە. ڕێسای پێنجەم. گەلێک لە کێشەکانی دنیا زادەی هەڵەی زمانەوانی و بەدحاڵی بوونن گوێ مەدە بە مانای دەرەکی وشەکان ئەگەر نا کە پێێنیتە نێو وڵاتی ئەوینەوە هەستەکەی ئەو زمانەی زانیوتە زمانی بەسەرچووە. ئەو شتەی ناتوانین بە وشە دەریببڕین لە ڕێی بێدەنگییەوە لێی تێگەین. ڕێسای شەشەم. تەنیایی و چوونە نێو خەڵوەتەوە دوو شتی جیاوازن کە بە تەنیا بیت بە ئاسانی فریوە خۆیت و وا هەستەکەی لەسەر ڕێیەکی ڕاستی بەڵام لە خەڵوەتتا تەنیایی، بێ ئەوەی هەست بە تەنیایی بکەی. لە کۆتاییدا هەر وا باشترە لە دووی کەسێ بگەڕێی. کەسێ ئاوێنەی خۆت بێ، لە بیری بێ. ئەگەر باخی ناخت هەوای خوا بوو، بە ئاسانی جێت لە دڵی ئەم و ئەو دابێتەوە. ڕێسای حوتەم. تووشی هەر ناخۆشیەک بووی خۆت مەدە بەدەست ناومێدیەوە با هەموو دەرگاکانیش بە ڕوودا دابخرێن خوا دەرگای نوێ بە ڕووتا ئەکاتەوە هەمیشە سوپاسگوزاری خوا بە ئەوە ئاسانە کە هەموو شتێک بە دڵی تۆ بێ و سوپاسی خوا بکەی سۆفی تەنیا بۆ ئەو شتەی پێی بەخشیوە سوپاسی خوا ناکە بۆ ئەو شتەشی بێبەشی کردووە لێی سوپاسیەکە. ڕێسای هەشتەم. ئارام گرتن هەر ئەوە نییە بەرگی تەنگ و چەڵەمەکان بگریت و هیچی دیکە، ئەوەشە دوور بیت و ڕووناکی کۆتایی تونێلەکە ببینی ئارام گرتن ئەوەیە سەیری دڕک بکەیت و گوڵ ببینی سەیری شەو بکەیت و بەرەبەیان ببینی پشوو کورتی ئەوەیە هەر بەرپێی خۆت ببینیت و پێشبینی داهاتوو نەکەی شەیدایانی خوا هەرگیز سەرچاوەی ئارامیان چۆڕبڕ نابێ چونکە ئەزانن ئەوە کاتی ئەوێ تا مانگی یەک شەوە دەبێتە هەیری چواردە خودا بۆیە ناخۆشی داهێناوە تا بەختەوەری لە ڕێی دژەکەیەوە پیشان بدا شتەکان لە ڕێی دژەکانیانەوە بە دیارەکەون. خودا بۆیە بەدیار ناکەوێ چونکە دش شکنابە. ڕێسای نۆیەم حەقت بەسەر چۆنیەتی پەیوەندی ئەو خەڵکەوە بەخواوە نەبێت ئاخر هەر کەسەوە بە شێوازی تایبەت بەخۆی پەیوەندی بە خوای خۆیەوە ئەکا خودا گوێ ناداتە ئەوەی چی ئەڵێین سەیری قوڵایی ناخمان ئەکا بە جێبەجێکردنی سروتە ئاینیەکان نابین بە بڕوادار ئەوە گرنگە دڵمان پاکەیان نا. ڕێسای ژمارە دە جیاوازیەکی گەورە لە نێوان خۆرهەڵات و خۆرئاوا باشوور و باکووردا نییە ڕوو لە هەر کوێ بکەی سەفرت هەر لە ناخی خۆتدایە مامان کە ئەزانێت دووگیان هەست بە ژانی مناڵبوون ناکا تێدەگا هێشتا وەختی لەدایکبوونی مناڵەکەی نەهاتووە ئاخر هیچ کەسێک بە بێژان و ئازار لەدایک نابێ وەک چۆن قوڕی وشکەوە بوو پێویستی باگرێکی بەهێزە بۆ ئەوەی پتەو ببێ ئەوینیش بە بێ ئازار پەیدا نابێت. ڕێسایی ژمارە دوانزە بەهۆی گەڕانەوە بە دوای ئەویندا گۆڕانمان بەسەردا دێ. ئەوی وێڵی دوای خۆشەویستی بێ میوەیەکە بەدەم سەفەرەکەیەوە هێدی هێدی پێگا. کە سەفەری گەڕان لە دوای خۆشەویستی دەست پێکا، لە ناوە و لە دەرەوە گۆڕانمان بەسەرا دێ. ڕێسایی ژمارە سیانزە ژمارەی مامۆستا ساختەکانی دنیا لە ژمارەی ئەستێرەکانی گەردوون زیاترە. وەک چۆن مامۆستای خۆویست هەن لە پێناوی دەسەڵاتا کارەکەن، مامۆستای ڕاستەقینەش هەن، مامۆستای ڕۆحی ڕاستەقینە. مەبەستی نییە سرنجت ڕابکێشێ. تاپی سەرسام بیت و لە قسەی دەرنەچی بەڵکو کۆمەکتەکا تا قەدری خۆت بزانیت و ڕێز لە خۆت بگری مامۆستای ڕاستەقینە وەک شوشە ڕوونە تیشکی خوای پێدا تێپەڕەبێ. بەرەنگاری ئەو گۆڕانکاریانە مەبەوە کە ڕێت پێگرن لێگەڕێ با ژیان بڕژێتە ناختەوە نیگەران مەبە ئەگەر ژیانت سەروبن بوو کێ ئەڵێ ئەوەی خوت پێوە گرتووە باشترێکە لەوەی بەڕێوەیە. یاسای ژمارە پانزە خودا سەرقاڵی تەواوکردنی ئەفراندری تۆیە هەم لە دیوی دەرەوە و هەم لە دیوی ناوەوە آخر هەموو ئینسانێک کارێکی بەردەوامە بەکاوەخۆ بەڵام بە دڵنیاییەوە بەرەو باڵاییە بزوێ هەریەکێک لە ئێمە کارێکی هونەری تەواو نەکراوە لە هەوڵی تەواوکردنی خۆیدایە. خودا یەکەیە کە نەک بە کۆمەڵ مامەڵەمان لەگەڵ ئەکا. بۆیە مرۆڤایەتی تابلۆیەکی جوانە. ڕێسای ژمارە شانزە. ئەوە ئاسانە تاقە خویەکمان خۆش بوێ خویەکی مەسن و باڵا و پاکش. ئەوە سەختە هەموو ئینسانەکانمان بە هەموو کەم و کوڕی و خەوشەکانیانەوە خۆش بوێ ئەوەت لەبیر نەچێ ئینسان شتێکی یان کەسێکی خۆشنەوێ لێی تێناگا آخر بەبێ خۆشەویستی هیچ حکمتێک لە ئارایان نیە ئەگەر فێری ئەوە نەبین هەموو خڵقێنراوەکانی خوامان خۆش بوێ پیسی ڕاستەقینە لە ناخدایە ئاخر پیسیەکانی دیکە بەهۆی شوشتنەوە لە نێوەچن ئەو پیسیی بە ئاو خاوێن و پاک نابێتەوە پیسی ڕق و دەمارکیریە کە ڕۆح بۆ خڵەکە ئەتوانین بەهۆی پشتکرد نەخۆشیەکانی دنیا و ڕۆژوو گرتنەوە جەستەمان پاک بکەینەوە بەڵام دڵ تەنها بەهۆی ئەوینەوە پاکە بێتەوە. ڕێسایی ژمارە هەژدە. کەم و زۆر ناخیان داگیر کردووین. لە دەرەوەی ناخی خۆت بۆ شەیتانیش مەگەڕێ. شەیتان هێزێکی سەیر نییە لە دەرەوە پەلامارێ با. دەنگێکی ئاساییە لە ناختەوە هەڵەقوڵێ. لوتکەی هۆشیاری ئەوەیە خۆت بناسی و ڕاستگۆیانە و بوێرانە لایەنە ڕەش و گەشەکانی خۆت دیاری بکەی. کە خۆت ناسی خوداش دەناسی. ڕێسای ژمارە نۆزدە. ئەگەر بخوازین ئەو خەڵکە شێوازی هەڵسوکەوتیان لەگەڵماندا بگۆڕن، پێویستە پێشەکی شێوازی هەڵسوکەوتی خۆمان لەگەڵ خۆماندا بگۆڕین ئەگەر ئینسان فێری ئەوە نەبوو بێ ڕازگویانە خۆی خۆش بوێ با بە ئومێدی ئەوە نەبێ خەڵک خۆشیان بوێ ئینسان ئەگەر خۆی خۆش بوێ سوپاسی هەموو ئەوانەکە کە دڕکیان تێگرتووە. ئاخر ئەوە نیشانەیە بۆ ئەوەی کە ئیدی گوڵباران بەڕێوەیە. ئینسان ئەگەر شیاوی ڕێز لێنان نەبوو، نابێ سەرکۆنەی ئەوانە بکا کە ڕێزی لێنانێن. ڕێسای ژمارە بیست. گوێ بەوە مەدە ڕێگاکە بەرەو کوێتەبا بیر لە هەنگاوی یەکەم بکەوە کە هەنگاوێکی سەختە و دەبێ لێی بەرپرس بیت کە هەنگاوی یەکەمت نا ئیدی خەمێ نەبێ هەموو شتێک بە ئاسانی و خۆڕسکانە تێپەڕێ ڕێسای ژمارە بیست و یەک. خودا هەمومانی لە شێوەی خۆی خوڵقاندووە کەچی کەسمان لەوی دیکەمان ناچین. نە دوو کەس پەیدا ئەبن بە تەواوی لە یەکدی بچن، نە دوو دڵ پەیدا ئەبن بە هەمان ڕیتم لێ بدەن. خودا گەر ویستبایی وەک یەکی دەخولقاندین. بۆیە گەر ڕێز لە جیاوازییەکان دەگرین و بۆچوونی خۆمان بەسەر کەسانی دیکەدا بسەپێنین، کەواتە ڕێز لەیاسای خودایی ناگرین. ڕێسای ژمارە بیست و دوو. کە عاشقێکی ڕاستەقینەی خوا ڕێ دەکەوێتە مەیخانەیەکەوە دەبێتە شوێنی نوێشکردنی بەڵام کەمەی نۆشێک دەچێتە هەمان شوێن دەبێتە جێی مەی خواردنەوەی لە هەر شتێکدا کە ئیکەین دڵمان گرنگە نەک ڕواڵەتمان بۆیە سۆفیەکان لەبەر ڕۆشنایی ڕواڵەتدا حکم لەسەر ئەم و ئەو نادەن سۆفی کە لە کەسێک ور دەبێتەوە هەردوو چاوی داخا و چاوی سێمی ئەکاتەوە ژیان لە ئاینێکی کاتەکی بەولاوە هیچی دیکە نییە دنیاش لە لاساییەکی لاوازی حەقیقت بەولاوە شتێکی تر نییە ئەوە تەنیا مناڵانن جیاوازی لە نێوان لەیستۆک و شتی ڕاستەقینەیان ناکەن بۆ ئینسان بە لیستۆکێک سەرسامە بێ یان دەیشکێنێ و فڕێدا. خۆت لە توندڕەوی بە هەموو شێوەکانیەوە بە دوور بگرە چونکە هاوسەنگیت تێکەیە. سۆفی توندڕەوانە هەڵسوکەوت ناکا، لێبوردە و. لە نێوان خوڵقێنراوەکانی خوادا ئینسان پایەیەکی بڵندی هەیە. ئەوە نییە خودا دەفەرموێ، لە ڕۆحی خۆم فووم پێدا کرد. بۆیە ئەوە لە هەمووان چاوەڕێ ئەکرێ کە خەلیفەی خوا بن لەسەر زەوی. لە خۆت بپرسە، چەند جار وەکوو خەلیفەی خوا هەڵسوکەوتت کردووە؟ لەبیری نەچێ ئەوە ئەرکی سەرشانمانە. ڕۆحی خودایی لە ناخمانا بدۆزینەوە و وا ڕەفتار بکەین وەک ئەو ڕۆحە لێمان ئەخوازێ. ڕێسای ژمارە 25. دۆزەخ حاڵی حاسد لێرەیە. بەهەشتیش. نە لە دۆزەخ بترسن و نە خەون بە بەهەشتەوە ببینن چونکە هەردووکیان لەم چرکە ساتەیە لێرن هەرکە یەکێکمان خۆشەوێ بەڵند دەبینەوە بۆ ئاسمان. هەر کە ڕقمان لە کەسێکە بێتەوە هەر کە ئیگەیی بە یەک ئەبەین هەر کە شەڕ لەگەڵ ئینسانێکە ئەکەین دەست بەجێ ئەکەوینە نێو ئاگری دۆزەخەوە. ڕێسایی ژمار 26. هەمیشە دلۆڤان بە بە تاقەوشەیەکیش لە پاشملە باسی کەسانی دیکەمەکە چونکە پەیڤەکان کە زارمان بەجێهێڵن بزر نابن لە ڤالای بێ کۆتاییدا دەمێننەوە و لە کاتی گونجاودا بۆ لامان ئەگەڕێنەوە ئەگەر ئینسانێک دڵی بریندار بێ هەموومان ئازارمان پێگا ئەگەر ئینسانێک دڵی خۆش بێ لێوی هەموومان بە زەردەخەنە دەگەشێتەوە. ئەم دونیایە شاخێکی بە بەفر داپۆشراوە. زایەڵەی دەنگت بۆ لای خۆ دەهێنێتەوە. هەرچی بڵێیت، لە چاک و لە خراپ. بەم یا بەو. بەم یا بەو شێوە دێتەوە بۆ لات. ئەگەر کەسێک بە خراپە باسی تۆ ئەکا، تۆ بە خراپە باسی ئەو مەکە. چونکە کێشەکە ئاڵۆزترەبێ و. خۆت لە پازنەیەکی تەژی لە ڕقدا بینیتەوە لە بازنەی ڕقدا گیر مەخۆ چل ڕۆژ و چل شەو بیر لە لایەنە باشەکانی ئەو کەسە بکەوە کە خراپ باسێ کردووە ئەوسا هەموو شتەکان گۆڕانیان بەسەردا دێ بە ناخی خۆشتەوە. داهاتووش وەهمە. دونیا لە ڕابردووەوە بەرەو داهاتوو وەک هێڵێکی ڕاست بەناو زەمەندا تێناپەڕێت. زەمەن لە ڕێی ئێمەوە لە ناخی ئێمەدا بە شێوەیەکی پێچاوپێچی بێکۆتاییە بزوێ. سەرمەدیبوون قەدەر ئەوە نییە کە ژیانی تۆ ملکەچی بڕیارێکی پێشوەختە. بۆیە ڕادەستکردنی هەموو شتێک بە قەدەر و بەشداری نەکردنی لە ژەنینی مۆزیکی گەردووندا، بەڵگەیە بۆ نەزانییەکی ڕەها. مۆزیکی گەردوون هەموو جێیەک ئەگرێتەوە و لە چل ئاستی جیاواز پێکهاتووە. قەدەری تۆ ئەو ئاستەیە کە ئاوازەکەی خۆتی تیا ئەژەنیت ڕەنگە ئامێرەکەت نەگۆڕێ ڕەنگە ئامێرەکەت نەگۆڕیت بەڵام بگوێزیتەوە بۆ پلەیەک کە ئەتوانی باشتر تێیدا بژەنیت. ڕێسای ژمارە سی. ئەوی بە حەق سۆفی بێ ئەگەر بە ناڕەواش تۆمەتبار بکرێ هەر ئارامەگرێت سۆفی با لە هەموو لایەکیشەوە پەلامار بدرێ وشەیەکی زبر ئاڕاستەی ڕەخنەگرانی ناکا سۆفی سەرکۆنەی کەس ناکا ئاخر نەیار و ڕکابەر و تەنانەت ئەوانی دیکە چۆن ئەتوانن هەبن لە کاتێکا هەر لە سەرەتاوە خودێک لە ئارایا نەبێت کە لە یەکێک زیاتر کەسی دیکە نەبێ ئیدی چۆن کەس ئەتوانێ سەرزەنشتی سۆفی بکە؟ بۆ ئەوەی بڕوات پتەو بکەی پێویستە وەک ناخ نەرم و نیان بی بڕوات وەک بەرد سەخت و ڕەق نابێ ئەگەر دڵی وەک پەڕ سووک نەبێ کە تووشی نەخۆشییەک ئەبین کە ڕووداوێکی ناخۆشمان لێ قەومێت کە زیانێکمان پێگا یان بەرەو ڕووی مەترسییەک ئەبینەوە ئیدی خۆپەرستیمان کەمەبێتەوە بەڵام هۆشمەندی و سۆز و بەخشندەییمان هەڵەکشێن. هەندێکمان بەهۆی ئەزموونی تاڵەوە دڵمان ناسکتر و هەڵسوکەوتمان نەرمونیانترە بێ، بەڵام هەندێکی دیکەمان لە دوای ناخۆشی دڵمان ڕەقترە بێ. تاقە ڕێگا بۆ نزیکبوونەوە لە حەقیقەت بریتییە لەوەی دڵ ئەوەنە بەرین بێ، جێی هەموو مرۆڤایەتی تیابێتەوە و هێشتا شوێنی تریش مابێت بۆ خۆشەویستی زیاتر. ڕێسای ژمارە سی و دوو نابێ هیچ شتێک بکەوێتە نێوان تۆ و خوای خۆتەوە نە هیچ پێشەوایەکی ئاینی نە هیچ سەرکردەیەکی ڕۆحی نە تەنانەت باوەڕیش بڕوات بە بەها و پرەنسیپەکانی خۆت هەبێ بەڵام بەسەر کەسیانە مەسەپێنە ئەگەر دڵی کەسانی دیکەت شکاند ئیدی خاوەنی هەر باوەڕێ بی باوەڕێکی باش نییە هیچ جۆرە بتێک مەپەرستە ئەگەر نا بەرچاو لێڵە بێ با تەنیا هەر خوا ڕێ نیشان دەرێ بێ خۆت فێری حەقیقەت بکە بەڵام لە حەقیقەت بتمەخولقێنە. ڕێسای ژمارە سی و سێ. هەرچەند ئینسان لە هەوڵی ئەوەدایە لەم دونیایەدا شتێک بەدەست بخا و ببێتە کەسێکی گرنگ بەڵام کە مرد هیچ لەگەڵ خۆی نابا و لە کۆتاییدا دەگاتە لووتکەی عەدەم دنیا هێندە قورس مەگرە وەک ژمارە سفر بە بەتاڵی بزانە ئێمەش لە گوڵەگەن مەچین ئەوە جوانەکەی دیوی دەرەوەمان نییە بەتاڵی ناخمانەوەی کردووە قنج و قیت بوەستین ئەوەی هانمانەدا درێژە بە ژیان بین گەڕان لە دووی دەستکەوت نییە هۆشیاریمانە بەرامبەر بەعدەم. ڕێسای ژمارە سی و چوار. خۆبەدەستەوەدان بە مانای ئەوە نییە لاوازین سارد و سەڕین یان بڕوامان بە قەزا و قەدەر هەیە بەڵکو پێچەوانەکەی دروستە خۆبەدەستەوەدان هێزێکە لە ناخەوە هەڵدەقڵێ ئاخر ئەوانەی خۆیان ڕادەستی کرۆکی خواییەکەن لە کاتێکا هەموو دونیا دەشڵەژێ ئەوان ئارام و دڵنیا ئەژین. ئەوە شتە لەیەکچووەکان نین، بەڵکو شتە دژیەکەکانن وا ئەکەن هەنگاوێک بچینە پێشەوە. لە ناخی هەر یەکێکمانا هەموو ناکۆکییەکانی ئەم گەردوونە هەیە، بۆیە پێویستە بڕوادار خۆی لە بێباوەڕیەکەی ناخی نەبان نەکا. کافریش بڕوادارە بێ دەنگەکەی بناسێ تا ئەو ڕۆژەی ئینسان دەگاتە قۆناغی مرۆڤی نموونەیی چونکە بڕوا بەرە بەرە ئەچەسپێت پێویستمان بە دژە بڕواییشە پێویستمان بە دژە بڕواییش کە کوفرە ئەبێت. ڕێسای ژمارە سی و شەش. خودا ئەم دنیای لە بە ڕۆشنایی پرەنسیپی ئاڵوگۆڕدا خوڵقاندووە ئەگەر هێندەی گردێک چاکە بکەین پاداش دەدرینەوە و لەسەر هەر گردێک لە خراپەیش سزا ئەدرێین. ترسی فێڵی ئەوانەی دیکەت نەبێ. ئەوەت لە بیر بێ ئەگەر یەکێکیان تەڵەیەکی بۆ نایتەوە ئەوە ویستی خوایە. چونکە پلانداڕێژە گەورەکە خوا خۆیەتی و تەنانەت گەڵای درەختێکیش بێ ئاگاداری خۆی ناجوڵێتەوە. بڕوای تەواو بەوە هەبێ ئەوەی خوا بیکا بە جوانی ئیکا. ڕێسای ژمارە سی و حەوت. کات ئەوەندە جێی بایەخی خوایە وای کردووە هەموو شتێک تەواو لە وەختی خۆیدا ڕووبدا نەخولەکێک زووتر نەخولەکێ درەنگتر سەعات بەبێ هەڵاوێردن بۆ هەمووان وەک یەک ئەبزوێ. هەموو کەسێک وەختێکی هەیە بۆ خۆشەویستی و وەختێک بۆ مردن. یاسایی ژمارە سی و هەشت. هەرگیز بۆ ئەوە درەنگ نییە لە خۆت بپرسی، ئایا من ئامادەم گۆڕان لە ژیانما بکەم؟ ئایا ئامادەم لە ناخەوە خۆم بگۆڕم؟ با ڕۆژێکی شێ لە ژیانا مابێ هەوڵ بە لە ڕۆژی پێشوت نەچێ لە هەموو ساتێکا و لەگەڵ هەموو کەسێکە پێویستە ئینسان گۆڕانی بەسەردا بێ و تازە بێتەوە تاقە ڕێگەیەک بۆ ئەوی ئینسان لە ژیانێکی نوێدا لەدایک بێتەوە ئەوەیە پێش ئەوەی وەختی مردنی هاتبێ بمرێ بمرێ. ڕێسای ژمارە سی و نۆ. هەرچەند گۆڕان بەسەر بەشەکانیدا دێ بەڵام گشتەکە وەک خۆیەمێنێتەوە. ئاخر لەگەڵ مردنی هەر دزێکدا دزێکی نوێ لە دایکەبێ لەگەڵ کۆچی دوایی هەموو کەسێکی پاکدا کەسێکی دیکەی پاک دێتە دنیاوە و لە بەرامبەر هەر سۆفیەکیشدا کامرێ سۆفیەکی دیکە لە جێیەکی دنیا لە دایکەبێ بەم شێوەیە نە هیچ شتێک دەمێنێتەوە گۆڕانی بەسەردا نێت و نە هیچ شتێکیش گۆڕانی بەسەردا دێ ئاینی ئێمە ئاینی عیشقە آخر هەموو مرۆڤایەتی وەک زنجیرەیەک دڵ پێکەوە گرێدراون و لەگەڵ پسانی هەر ئەڵلقەیەکی ئەو زنجیرەیەدا ئەڵلقەیەکی دیکە جێگایەگرێتەوە ناوەکانە گۆڕێن دێن و ئەچن، بەڵام کرۆک وەک خۆی دەمێنێتەوە. ڕێسای ژمارە چل. ژیان بە بێ عیشق هیچ بەهایەکی نییە. لە خۆت مەپرسە کام جۆری عیشق ئەخوازی، ڕۆحی یان مادی، خودایی یان دنیایی، خۆرئاوایی یان خۆرهەڵاتی. ئاخر دابەشبوونەکان لە غەیری دابەشبوونەکانی دیکە هیچی دیکەیان لێ ناکەوێتەوە عیشق نەچەند ناوێکی هەیە نە هەندێک نیشانە و نە کۆمەڵێک پێناسە عیشق پاکژ و ساکارە عیشق ئاوی ژیانە و ئەوینداریش ڕۆحێکە لە ئەگر گردردون